چوارەم سۆزەکان ڕەنگەکانی پەلکەزێڕینە هیچ شتێک نییە جگە لە خۆت وهات لێ بکات ترسنۆک یان خۆشەویست بیت چونکە شتێک نییە دژمنایەتی بکات ماریان ویلیامسۆن لاوێک شەیدا و عەوداڵی زانین و تێگەیشتن بوو لە نهێنی کامەرانی پرسیاری لە خەڵکانێکی زۆر کرد تا کەسێک ئامۆژگاری کرد سەردانی ئەو گوندە بکات لە چین کە پیاوێکی دانای بە ساڵاچووی لێ ئەو نهێنی کامەرانی پێدەزانێت بێ ئەوەی کات لە دەست بدات هەر بە یەکەمین فڕۆکە کە بۆ چین دەچوو گەشتی کرد و ڕۆیشت تەواو پەرۆشی گەیشتن بوو بە نهێنی کامەرانی لە کۆتاییدا گەیشتە گوندەکە لە دەرونی خۆی دەگوتی هەنووکە ئەو نهێنیم بۆ ئاشکرا دەبێت کە ماوەیەکی درێژە بە دوای دەگەڕێن گەیشتە ماڵی داناچینیەکە و لە دەرگایدا خانمێکی بەتەمان دەرگای کردەوە و پێشوازی لێکرد و بۆ هۆڵەکە ڕێنمایی کرد و داوای لێکرد چاوەڕێ بکات چاوەڕوانیەکەی پتر لە سێ کاتژمێری خایەن لە گوێ پێنەدانی خاوەن ماڵەکە هەستی بە تووڕەبوون و هەڵچوونێکی دەروونی تون کرد دواجار پیاوە داناکە بە دیمەنە سادەکەی و پۆشاکە زۆر خاچی و بێفیزەکەیەوە دەرکەوت و بەش کۆمەندیەوە لە تەنیش لاوەکە دانیشت و بە ڕوخسارێکی خەندە ئامێزەوە لی پرسی کە ئایا ئارەزووی خواردنەوەی کەمێک چا دەکات لاوەکە لەو ساتەدا کە وەختە بوو بتەقێتەوە لە دەرونی خۆی دەگوتی پیرە پیاوێکی سەیرە ئەوە زیاتر لە سێ کاتژمێرە بە تەنها وازی لێهێناوم و ئێستاش کە هاتووە بەلامەوە هیچ پاساوێکی بۆ دواکەوتنەکەی نهێنایەوە داوای لێبوردنی لە دواکەوتنەکەی نەکرد ئێستا بۆ پەڕی سادە و ساکاریەوە لێم دەپرسێ حەز بە خواردنەوەی چا دەکەم لە سەرقاڵیدا بە بیرکردنەوە لاوەکە زیاتر تووڕەیەکەی پەرەیسەن تاکو جارێکی دیکە پیاوەکە بەهێمنیەوە لی پرسی تا دەیەوێ کەمێک چا بخواتەوە لاوەکە بە تووڕێەوە گوتی بەڵێ دەمەوێت چاپ خۆمەوە داوای کوپێک چای بۆ کرد و بە ئارامی لە تەنیشتەوە دانیشت کە چایەکە ئامادە بوو پیاوەکە لە میوانەکەی پرسی ئارەزوو دەکەی کوپەکەت بۆ پڕ بکەم لاوەکە بە ئەرێ وەڵامی دایەوە پیاوە داناکە چای کردە کوپەکەەوە تا پڕ بوو وەختە بوو چایەکە لە کوپەکەەوە دەڕژە بۆیە لاوەکە هەستایە سەر پێ و بەسەر پیاوە داناکە دە تەقیەوە و هاواری کرد باشە نبینی ئەوە کوپەکە لێوان بووە و چایەکە سەر دەکات و جێگەکەشی پڕ کرد و هەموو پیس بوو داناکە بە زاردەخەنەیەکی نیانەوە گوتی من دڵخۆشم دوجار توانی سەرنج بدەی و تێبینی بکەیت پاشان بەدەم هەستانیەوە لە جێگەکەی خۆی گوتی چاوپێکەوتنەکە کۆتایی هات لاوەکە هاواری کرد بەسەریدا ئەوە چی دەڵێ ئەو هەموو ڕێگایم بڕیوە سێ کاتژمێر لە چاوەڕوانیا بووم هیچ گوێت پێ نەدام و هەموو جێگاکەت پڕ کرد لە چاو بەسەر زەوی ڕژاندت ئێستاش پێم دەڵی چاوپێکەوتنەکە کۆتایی هات تۆ گاڵتەم پێ دەکەی پیاوە داناکە گوتی گوێ بگرە کوڕم پێویستە جارێکی دیکە بیتەوە بۆلا ئەو کاتەی کوپەکەت خاڵی دەبێتەوە لاوەکە لە مەبەستەکەی پرسی داناچینیەکە وەڵامی دایەوە ئەگەر کوپەکە پڕ لە چابوو ئیدی لەوە زیاتر هیچی تر ناگرێ بەو پێش ئەگەر ویستە زیاد لەوەی دەیگرێ تێی بکەی ئەوە زۆر لە شتەکانی دەوروبەر خراپ دەکات ئەمە لەسەر تۆش دەچەسپێ تۆکە لەسەر تووڕەبوونەکەت بەردەوام بووی کوپەکەت بە تەواوی پڕبوو زیاد لە پێویست تووڕەبووی ئاکامی ئەم کارەش دۆڕان و خەسارەتێکی گەورەیە لە پاشان تا نزیک دەرگاکە ڕەوانی کرد و پێی گوت کوڕم ئەگەر ویستت کامەران بیت بزانە و فێر بە چۆن چۆنی دەست بەسەر هەست و بڕواکانت دەربگری هەمیشە دڵنیایی لە بەتاڵی کوپەکەت بکەرەوە ئەوە کلیلی کامەرانیە دڵنیابە کە هەمیشە کوپەکەت بەتاڵ بێ هەستەکان وەک گۆڕانەکانی کەش دەگۆڕێن وەک شەمەندەفەری شاری یاری وهایە چۆن لە هەوادا دادەبەزێ و سەر دەکەوێت هەستەکان وەک ڕەنگەکانی پەلکە زێڕینە جیاوازن تۆ دەگونجێ ڕۆژەکەت بە کامەرانی و دڵخۆشی دەست پێ بکەیت لەو کاتەدا کە خۆت بۆ دەرەوە ئامادە دەکەیت و جل و بەرگەکانت ڕێک و پێک دەکەیت و جوان دەپۆشیت لەبەر خۆتەوە ئەو وردە گۆرانیانە دەڵێیتەوە کە پێت خۆشن و زیاتر ئارەزویان دەکەیت ئەگەر بەم چەشنە لە ماڵ چویتە دەرەوە لە ڕێگای چوون بۆ سەر کارەکەت و لە کاتی شفێریدا شفێرێک ناڕەحەت و بێزاری شت بکات تۆ بەبێ هیچ خۆتێکدان و هەڵچوونێک لێ دەگەڕێیت ئاسایی تێپەڕێت و بڕوات کە دەگەیتە سەر کارەکەت بە سلااوێک لە هەمووان دەست پێ دەکەیت و هیوای ڕۆژێکی پڕ لە کامەرانیان بۆ دەخوازی هەموو ئەمانە لەبەر چی و چۆن تەنها لەبەرەوەی هەست بە کامەرانی دەکەیت لە ڕۆژی دواتردا بەیانیەکەی درەنگ بە ئاگادەیتەوە لەبەر ئەوەی بیرت چووە کاتژمێری ئاگادارکەرەوە بۆ ئاگا هاتنەوەت بسازێنی لەو کاتەدا هەر بە دەوری خۆتدا دەسوڕیتەوە و هەموو شتەکان لە بەردەمتدا تێکەڵ و پێکەڵ دەبن تەواو وەک ئەوەی ئاگرێک لە ماڵەکەت دابووبێتەوە هەر جلێکت بەردەستکەوێت لەبەری دەکەیت تەنانەت ئەگەر ڕێککەوتنیشیان لە نێواندا نەبێت لە ڕێگەی چوونە سەرکارەکەتدا ئەگەر کەسێک کەمترین ناڕەحەتی کردیت تۆ لەو پەڕی توڕەیدا دەبیت دەگەیتە شوێنی کارەکەت بەڵام لە حاڵەتی کوڵاندا گەر کەسێک دەستی پێشخست و سڵاوی لێکردیت و هیوای ڕۆژێکی خۆش و کامەرانی بۆ خواستی وەڵامت ئەمە دەبێت تکا لێ دەکەم لێم گەڕێ خۆشی و کامەرانی لەکوێ دەست دەکەوێت لە واقعدا پێ دەچێت کوپەکە تا لێوانی پڕبێ پاشان خاڵی بێتەوە و جارێکی دیکە پڕبێتەوە و ئینجا بەتاڵ بێتەوە بەم جۆرە زیاتر لە جارێک لە ڕۆژێکدا ئەوە ڕووبدات ئەگەر بەیانیەک بەو هەستەوە بە ئاگا هاتیتەوە کە ژیانی ئەمڕۆت پڕ دەبێت لە ئاسوودەی و کامەرانی گومان دەکەی کوپەکەت پڕبێت یان خاڵی بە دڵنیایی و خاڵی گەر لە کاتی خۆ ئامادەکردنت بۆ چوونە دەرەوە و ڕۆیشتن بۆ سەرکارەکەت تەزووی کارەبا پچڕا و هەموو ئەو ئامێرانەی بە کارەبا کار دەکەن وەستان تۆ لەو بڕواایی کوپەکەت خاڵیە یان پڕ بە دڵنیاییەوە پڕپڕ لە دوای ئەوە پۆشاکە لاپەسندەکەت لەو ڕۆژەدا دەپۆشیت و لە ماڵ دەچیتە دەرەوە دەتەوێت ئۆتۆمبیلەکەت بخیتە کار بەڵام کار ناکە ئێستا کوپەکەت پڕیان خاڵی بە دڵنیاییەوە پڕ بووە لە کۆتاییدا ئۆتۆمبیلەکە دەکەوێتە کار و هەز دەکەی کوپەکەت کەمێک بەتاڵ بووە وانە لە پڕدا لە کاتی شفێریکردن تا تێبینی ئۆتۆمبیلی پۆلیسی هاتچۆ دەکەیت داوای وەستان لێ دەکا و نێردراوی پۆلیسی هاتچۆ پێت ڕدەگەێنێت کە خێرایی ڕێپێدراود تێپەڕاندووە لەبەر ئەوە غەرامەت دەکات ئایا گومان دەکەی لەو کاتەدا کوپەکەت پڕ بەیان بەتاڵ بە دڵنیاییەوە پتر پڕ بووە دوجار دەگەیتە شوێنی کارەکەت بەڵام سی خولک دواکەوتوی سەرۆکارەکە داوا دەکات لە نووسنگەکەیدا بدبینێ دەچیت بۆ بینینی و هەز دەکەی کوپەکەت لێوەهم بووە مفاجەیەکی جوان دەبینیت وەختی سەرۆکارەکەت بە خەندەیەکی هێمنانە پێشوازی لێ دەکات و پێت ڕدەگەیەنێ ئەو پێشخستن و ئاز بەرزکردنەوەی چاوەڕێ بووی ڕزامەندی لەسەر دراوە هەنووکە هەواڵی کوپەکە چۆنە بە دڵنیاییەوە خاڵی خاڵی بۆتەوە دەچیتە نووسنگەکەت و لەو ساتەدا کە وەختە لە خۆشیدا باڵ بگری و بفڕی کەسی پەیوەندیەکی تەلەفۆنیت بۆ دێ و هەواڵت دەدەنێ ماڵەکەت ئاگری تێبەر بووە دەست بەجێ بۆ جارێکی دیکە کوپەکەت بە خێرایی لێوان لێ و پڕ دەبێتەوە بەڵێ وەک دەبینین هەستەکان هەمیشە و یەکبینە وەک کەش و هەوا دەگۆڕێن با لێت بپرسم تۆ لەو کەسانەی کە ڕێ بە بارودۆخ دەدەن کاریگەر بێت لەسەر هەستەکانیان بیر لەوە بکەرەوە وانەیەکم لەبارەی سایکۆلۆژیای پێشەوایەتی بۆ ژمارەیە کۆمپانیا پێشکەش دەکرد بەڕێوبەرێک هەستا و گوتی من شێوازی خۆم لە پێشەوایەتیدا دەزانم چونکە لە ئینگلتەراوە دوای هەفتە دیراسەیەکی پێشەوایەتی گەڕاومەتەوە قسەی من ئەوە بوو کە ئەمە وتەیەکی بێمانایە لەبەر ئەوە باسەکەم گۆڕی پاش تێپەڕبوونی چەند خولەکێکی کەم لەبارەی هەستەکانیەوە لێم پرسی ئەو گوتی هەست بە ناڕحەتی و بێزاری دەکەم کە لە هۆیەکەم پرسی گوتی تۆ گافت پێکرد مشکانتم پێم گوت ئایا بەڕاستی من تۆم شکان یان خۆ دوا تێگەیشتی ئایا من فەرمانم کرد تۆ هەست بەوە بکەیت یان ئەمە بڕیاری خۆتە گوتی نازانم بەڵام پێم باشە بۆ ماوەیەک تەنیا بم پێم گوت بینیت چی ڕوویدا لە کەمتر لە خولەچێکدا و بە تاکە ڕستەیەک توانیم کار بکەمە سەر هەستەکانت ئەمەش بەو مانایەیە کە پێشەوایەتی کردن تەنها ئەسلوب و شێواز نییە بەڵکو ڕێگایەکی کامەڵا لە ژیاندا لە باڵادەستی بەسەر دەروونەوە دەست پێ دەکە و پاشان دەستگرتن بەسەر سۆزەکان لە زەیندا بام پرسیارت لێ بکەم گەر بەیانەک سەرۆکارەکەت بە زەردەخەنەیەکی جوان و ناسکەوە سڵاو و بەیانی باشت لێ بکات ئەوە کار دەکاتە سەر هەستەکانت ئەی ئەگەر بە پێچەوانەوە بوو هەر تەماشاشی نەکردیت ئەم هەڵویستە کاریگەری لەسەر هەستەکانت دەبێت دڵنیات دەکەم وەڵامەکە بە بەڵێ دەبێت ئەگەر داوەتی چەند کەسێک بکەی بۆ خواردنی نانی ئێوارە هەموو شتێکیش ئاسایی وەک پێویست دەبێت تا دەگەیتە چێشخانەکە دەردەکەوێت جێگاکان کە بڕیار بوو بۆتان بگیرێت دراوە بە کەسانی دیکە ئایا مە کاریگەری دەبێت لەسەر هەستەکانت لە دوای ئەوە بەڕێوبەری چێشخانەکە هەوڵیدا جێگایەکی دیکە بسازێنێت بەڵام پێداویستی خزمەتگوزاریەکان لە ئاستی زەوق و ئارەزود نەبوون ئای ئەمە کار لە هەستەکانت دەکات پاشان سینێکی ڕازاوای لا پەسەندت پێشکەش دەکەن کەچی خواردن و تامێکی سەیری تێدا بەدی دەکەی ئای ئەمە کاریگەری لەسەر هەستەکانت دەبێت هەروەک دەبینیت هەموو ڕووداوەکان کە بەسەرمان دێن لەسەر هەستەکانمان شوێندا دەنێن تۆ تامی خواردنێک شتێک دەکەیت و کاریگەری لەسەر هەستەکانت دەبێت بۆن دەکەی یان هەر شتێک دەبینیت یان دەبیستیت دیسانەوە کە راستەکانت دەکەن لەوانەکانمدا لەبارەی سەروەری خودەوە ڕوونکردنەوەی جیاجیا لە ئامادەبووانەوە دەبیستم وەک بۆ تۆ زۆر ئاسانە داوام لێ بکەیت هەز بە کامەرانی و ئاسوودەی بکەم چونکە لە جێی من نیت و لەگەڵ خێزانەکەم ناژی ئەگەر دەستەخانوێکی بەرفراوانم هەبێ ئەو جە هەز بە کامەرانی دەکەم ئەگەر ئۆتۆمبیلێکی نوێم دەکڕی هەستم بە کامەرانی دەکرد ئەگەر توانین کێشی لەشم دابەزێنم هەز بە کامەرانی دەکەم ئەگەر دەمە خاوەنی کارە تایبەتەکەم ئەو جا هەز بە کامەرانی دەکەم خانمێک لەوانەی ئامادەبوون گوتی ئەگەر هاوسەرەکەم واز لە پرخەپەڕخ بهێنێ لە کاتی نشتندا ئەو کاتە هەز بە کامەرانی دەکەم بۆ ئەوەی هەرکەس لەوانە هەز بە کامەرانی بکە چاوەڕێ هەر لە خۆوە گۆڕانێک یان ڕووداوێک ڕوودا بەمانایەکی دیکە هەمویان دەڵێن کە ساس و غەمجین دەبن و هەز بە کامەرانی ناکەن مەگەر خواستەکەیان بەدەست بێنن لە کتێبەکەیدا بیرت بگۆڕە تەنها بۆ گۆڕانت ڕیچارد باندلەر گوتویەتی هەندێک کەس وها گومان دەبن کە هەستکردن بە کامەرانی ئاکامی سەرکەوتنە بەڵام پێچوانەکەی ڕاستە سەرکەوتن ئاکامی هەستکردنە بە کامەرانی ئایا تۆ لەو کەسانەی کە چاوەڕێی ڕووداوێک یان گۆڕانێکی لە خۆوە یاخود کەسێکی دیاریکراو واد لێ بکە هەست بە پشوو کامەرانی بکەیت ئایا ڕوویداوە تۆ تەواو پەرۆشی بەدەستێنانی خواستێکی تایبەتی بووی کەچی لە دوای بەدەستێنانی بە خۆتت گوتووە ئەمە هەموو ئەوە بوو کە چاوەڕێم دەکرد ئەمە هەموو ئەو شتانە بوو کە خۆم پێ سەرقاڵ کرد بوو ئەلفیز بریسلی گەورە دەوڵەمەندی ئەمریکی بەناوبانگ هەموو ئەو شتانەی هەبوو کە مرۆڤێک لە ژیانیدا خۆزگەی بۆ دەخوازێ لە شێوەدا گۆشتن و قەڵەو بوو ناوبانگێکی جیهانی هەبوو لە پلەیەکی باڵای سەروەت و ساماندا بوو لەگەڵ هەموو ئەمانەشدا هێشتا لە ژیاندا کامەران نەبوو دالیدای گۆرانی بێژ بەردەوام وێڵ بوو بە دوای ناوبانگدا گەشتی کرد بۆ فەڕەنسا و لەوێ سەرکەوتنیکی مەزنی بەدەسێنا کەچی سەرڕای ئەوەش هەر کامەران نەبوو دەزانیت ئێستا ئەو دوانە لە کوێن مردوون بەڵێ مردوون ژیانی خۆیانیان بەخۆ کوشتن کۆتایی پێهێنا چونکە هیچ کەمە دەسەڵاتێکیان بەسەر هەست و سۆزەکانیاندا نەبوو لە ژیانیاندا ئاسوودە نەبوون لە ڕاستیدا هەرێکەمان قوربانی هەستکردنێکی بێزاری ئامێزی ساتەوەختێکی ژیانمانین کۆتوبەندی ئەو سۆزە سلبیانەمان کە دەگونجێت لە دیمەنی ترس و غەم و ئازاردا خەڵکانێک هەوڵی ڕاکردن دەدەن لە گرفتەکانیان بە بەکارهێنانی مادەبێ هۆشکەرەکان خواردنەوەی مەی جگەرە کێشان زۆرخۆری قومارکردن یاخود تەمەشاکردنی لە ڕاددەبەدەری تەلەفزیۆن ئەفسوس ئەم خۆسلبیانە دەبنە هۆی زیانی زیاتر و بە تاڵانبردنی تواناکانی مرۆڤ بەرامبەر بەوە تەنها حەشارگەیەکی کاتیان پێدەبخشێت هەنووکە ئایا کاتی ئەوە نەهاتووە خۆمان لە سۆز و خۆ سلبیەکان ڕزگار بکەین کاتی ئەوە نەهاتووە خۆمان لە کۆت و پەیوەندەکان ئازاد بکەین و چیدی بۆ ڕابردوو نەگرین کاتی ئەوە نەهاتووە بەسەر سۆزەکانماندا زاڵ بین و ڕێ بە هیچ و هیچ مرۆڤێک نەدەین ئارەزوەکانمان بەسەردا بسەپێن و هەستەکانمان بۆ هەڵبژێرن ئەمە بابەتی ئەم بڕگەمانە بابە تێگەیشتن لە هەردوو هۆکاری سەرەکی سۆزەکان دەست پێ بکەین بەپێی ڕای سیگمۆن فرۆید یەکەم هۆی سۆزەکان خۆشەویستی و ئارەزووە هۆی دومیش ترس و لە دەستدانە هۆی یەکەم پەیوەستە بە چێژ و دڵخۆشیە و پاڵ بە مرۆڤۆ دەنێ بۆ جوڵە و بزاوتن بە ئاراستەی ئارەزوەکانی بەڵام هۆکاری دوم پەیوەستە بە ئازارەوە و هانی دوورکەوتنەوەی مرۆڤ دەدا لە سەرچاوی ئازار سەرچاوەکانی سۆزەکان لە کەسێکەوە بۆ کەسێکی دیکە دەگۆڕێن و بە پێی شێوازی بیرکردنەوە و جۆری ڕاڤە و لێکدانەوەمان بۆ شتەکان تێگەیشتنمان لێیان تێڕوانینمان بۆ هەڵوێستەکان دیاری دەکرێت بۆ نمونە ئەگەر کەسێک مەیلێکی زۆری جگەرە کێشانی هەبوو چێش پەیوەست دەکات بە کێشانی جگەرەوە و دەست بە جگەرە کێشان دەکات پێدەچێت کەسێکی تر ئازار پەیوەست بکات بە پەیوەندێکی دیاریکراوە و ئارەزووی وازلێهێنانی هەبێ لەو پەیوەندی و لێی دوور بکەوێتەوە لە هەردوو بارەکەدا سۆزەکان لەسەر بنەمای چۆنیەتی تێڕوانینی کەسەکە دەبن بۆ هەڵوێستەکان و ئەو بیرانەی لە زەینی خۆیدا دایان دەنێت لەم بارەیەوە ئەبراهام لێم کۆڵن دەڵێ مرۆڤ کامەران دەبێ دروست بە ئەندازەی ئەو ڕاددە کامەرانیی بڕیار دەدات هەی بێت ئەگەر زەینت بە بیرکردنەوەی کامەرانەوە وابەستە کرد هەستی ئاسوودەجی و کامەرانی بەدەست دێنی و پێچەوانەکەشی بە پێچەوانە دەبێت ئەو دۆخە دەگەڕێتەوە بۆ تۆ خۆت چونکە کەسێکی دیکە نیە بتوانێت و هەر لێ بکات هەز بە کەمی بکەیت بەبێ ڕازیبوونی خۆت لە واقعدا هیچ کەس و دۆخێک ناتوانن ناچاری هەستێکت بکەن بەبێ ڕزامەندی خۆت تۆ کاپتنی کەشتەکەت و پاسەوانی سۆزەکانتی سۆزەکان وەک ئەسانسۆر سەر دەکەون و دادەبەزن بەڵام تۆی دەستی بەسەردا دەگری ئەو ڕێگا و شێوازانەی پێی دەڕوانیتە هەرار وێستێک دەبێتە شادبوون یان غەمباری هەروەک دکتۆر وێلار جایلین لە کتێبەکەیدا هەستکردنەکان دەڵێ دەگونجێت ڕۆژێک هەست بە خۆشحاڵی بکەی هەر ڕاستە و خۆ ڕۆژی دواتر هەست بە ماتەمینی بکەیت لە نێوان ئەو دوو هەستەدا هەموو چێژی بەهشت و سرجەم نەگبەتی و کەساسی دۆزەخەیە لە هەر جارێکدا کە هەستت بە سۆزی سەلبی کرد پێویستە لە خۆت بپرسیت ئایا ئەم سۆزە سوودمەندە یان زیانمەند ئایا لە پێشکەوتن و بەدەستێنانی ئامانجەکان یارمەتیم دەدات ئەگەر وەڵامەکە نەرێ بوو پێویستە ئەو ڕێسایە بەکاربێنی کە پێی دەگوترێ ڕێسای سێینە ئەویش یەکەم تێبینی بکە دووەم حەڵی بۆشێنەوە سێ بیگۆڕە بەوەی دەست بەجێ کاری تێدا بکەیت گەرتێبینیەوەت کرد کە بە سۆزگەڵێکی سەلبیدا گوزەر دەکەی و چەند پرسیارێکی گونجاوت لە خۆتپرسی ئەو دەمە توانای گۆڕین و لە جێدادانانی دەبێت لەم بارەیەوە ئەلبرت ئەنیشتین گوتوێتی ئەگەر لەوەدا بوو بکوژرێم و تەنها یەک کاتژمێرم بۆ گەڕان لە دوی ڕێگایەک بۆ ڕزگارکردنی ژیانم لە بەردەمدا بوو 55 خولەکی یەکەمی دادەنیشم و بە دوی پرسیاری شیاودا دەگەڕێم بەگەیشتن بەوە دۆزینەوەی وڵامەکەی تەنها پێنج خولەکەکەی تری دەوێت ئەگەر هەستت بە پەژارە و غەم و بێزاری کرد پێویستە لە خۆت بپرسیت بۆچی هەز بە بێزاری و حەسرەت و پەژارە دەکەم هەرکە گەیشتە هۆکارەکەی ئەم پرسیارانە لە خۆت بکە دەمەوێ هەست بە چی بکەم چۆن دەتوانم هەستەکانم بگۆڕم لە دوای ئەوە پێویستە ڕۆ و ئەو هەستانە ببزوێی کە هەستی کامەرانی و ئاسوودەجیت پێدەبخشن ئێستا چوار بنەما سەرەکیەکەی کامەرانی پێشکەش دەکەم یەکەم ئارامی ناوەچی دەرونی کاتێک قەوارەی ناوەچیت سەلامەت دەبێ و بە خودی ڕاستەقینەتەوە وابەستە دەبیت و لە منی سەلبی و کۆت و پەیوەندەکانی بەدوور دەبی هەروها ڕێ بە هێزی خۆشەویستی دەدەیت دڵ و گیانت پڕ بکە ئەو دەمە قەوارەی ناوەچیت بەرگریەکەی لە دژی هەر کاریگەری و ڕووداوێکی دەرەکی زیاتر دەبێت لە شەویشدا خەوێکی ئارام و قوڵت دەبێت بە چاوپۆشی لەو ڕووداوانەی لە ڕۆژدا پێیاندا تێپەڕیویت تەندروستی باش و وزە خاڵی دووەمە زۆر لە خەڵک بەداخەوە تەندروستی وزەیان لە کۆتایی لیستی بایەخ پێدانەکانیان دادنێن زۆرێک خۆیان بە جگەرە کێشانەوە خەریک دەکەن و خۆیان بە جگەرە کێشان گرتووە و زۆر دەخۆن و زیادە ڕۆیی لە چێژوەرگتن دەکەن و بە دەگمەنیش ممارەستەی وەرزشێک دەکەن تەنها ئەو کاتە لە بەهای تەندروستی و وزە تێدەگەن کە بەڵاو کارەساتی تەندروستیان توش دێ خی گەورە دەفەرمێ ولا تلقوا بأيديكم إلى التهلكة پێویستە بزانی ئەو شێوازەی ئەقلی خۆتی پێ بەرنامە ڕێژ دەکەی و جۆری ئەو ڕژێمی خۆراکەی لەسەری ڕاهاتووی و مەودای بەردەوامی و ممارەسەی یاریە وەرزشەکان هەموو ئەمانە کاریگەریان دەبێت لەسەر ئاستی تەندروستی و بڕی وزەت ئەگەر تەندروستێکی باش و نایاب و وزەیەکی بەرزت هەبوو پەرۆشتر دەبیت و پتر هەست بە قەوارە و کیانی خۆت دەکەیت کامەرانیشت لە پلەیەکی باڵادا دەبێت سێم خۆشەویستی و پەیوەندیەکان کاتێک خۆشەویستیت بۆ ئەوانی دیکە دروست و باش دەبێ و لە پەیوەندێکی پڕ لە خۆشەویستیدا دەبی لەگەڵ دەوروبەرت و بە فعلی هەز دەکەی گرنگیت پێدەدەن و پێویستیان پێت هەیە تۆ زیاتر و زیاتر کامەران و ئاسوودە دەبیت چوارم سەلماندنی خودت کە ئامانجگەلێکی بە بەهات دەبێت و هەست بە پەرۆشێک دەکەیت بۆ بەدەستێنانیان بەو ئاراستەیەدا خۆت لە کاردا دەبینیتەوە هەستێکی ئیزابیانت بەرامبەر خودی خۆت دەبێ و ئامانجەکانت بەدەست دێنیت و متمانەت بە خۆت زێدەتر دەبێت کاتێک وێنەی خواستە بەرزەکان و ئامانجە نوێیەکانت دەکێشیت و کاریگەری و شوێنت لە ژیاندا ئاشکرا و ڕوون دەبێت لەمەوە پتر کامەران دەبیت ئەم چوار بنەمایە سەرچاوەکانی کامەرانی و سۆزە ئیجابیەکان و لاوازیمان لە هەر یەکێکیاندا دەبێتە هۆیەک لە توشبوونمان بە ئازار و سۆزە سلبیەکان لە خوارەوە ڕوونی دەکەینەوە چۆن دەتوانیت هەستە سلبیەکان دەم و دەست بگۆڕی بۆ هەستی ئیجابی سێ ڕێسای سەرەکی هەن دەکرێت لە ڕێیانەوە دەست بەسەر هەستە سلبیەکاندا بگرین و بیان گۆڕی یەکەم جوولەکانی لاشە ئەو جۆر و شێوازانەی لاشەتی پێدەجوولێنی شوێن دادەنێن لەسەر زەین و هەستەکانت بۆ ئەوەی ئەم دۆخە ڕوون بکەینەوە ئەم هەنگاوانە هەڵبگرە شانەکانت شل و خاو بکەوە و سرت دانەوێنە و بە هێواشی هەناسە بدە و بیر لە شتێک بکەوە کە بۆتە هۆی ناڕحەتێکی زۆر بۆت و دووپاتی بکەرەوە و بڵێ من دڵخۆشم و لەو پەڕی کامەرانیدا ئایا ئەمەیە ڕێگایەکی درست ئایا هەستە ڕاستەقینەکەت بەرجەستە دەکات بە دڵنیاییەوە نەخێ ئێستام هەنگاوە پێچوانە یانە بگرە بەر شانەکانت بەرز ڕێک بکە و سەریشت بڵند و بە قایمی هەناسەوەرگرە و مشتەکانت بەو جۆرە تونکە کە مشتەوانەکان دەکەن پاشان دووپاتی بکەرەوە من لاوازم ئایا ئەم شێوازە ڕنگدانەوەی هەستی ڕاستەقینەت دەبێت بە دڵنیاییەوە نەخێر لە هەردوو بارەکەی پێشودا جوورەکانی لاشە ڕنگدانەوەی ئەو پەیامە نابن کە تۆ بۆزدەی میتی دەنێری کاتێک کەسێک دێت دێتە لام بۆ چارەسەری خەمۆچێک کە تووشی هاتووە لی دەپرسم چۆن ئەم کارت کرد ئەم پرسیارە ڕوبەڕووە بۆ کەسەکە چونکە دەمەوێت تێبینی دوو شت بکات یەکەمیان ئەوەیە کە ئەو خۆی هۆکاری ئەو هەستەیە کە تووشی بووە دومیان باری دەرونی ڕنگدانەوەی جوولە جستەیەکانێتی لێرەدا داوای لێ دەکەم وەسفێکی جوڵەی گشتی لاشەیم بۆ بکە شانە چەماوەکانی و سرە نەویەکەی و شێوەی هەناسەدانی پاشان داوای لێ دەکەم ڕێک بوەستێ و شانەکانی ڕێک و سەریشی بڵند بکە و بە قوڵی هەناسە بدا و اینجا لەبارەی هەستەکانیەوە لی دەپرسم ئاسایی دەڵێ هەنووکە هەست بە باشبوون دەکەم بەوە کۆتایی دێنین ئەو جۆر و شێوازەی لاشەتی پێدەجوولێنی بە دڵنیاییەوە کار لە هەستەکانت دەکات دووەم دەربڕینەکانی لاشە ئایا دەزانی ژمارەی ماسولکەکانی ڕوخساری مرۆڤ چەندە؟ هەشتا ماسولکەن هەر ماسولکەیەکیش بەستراوە بە بەشێکی دیاریکراوی مۆخەوە لەبەرەوە گەر کامەران بوویت خەندە دەکەیت کە دڵخۆش بووی پێدەکەنی کاتێک لە دۆخێکی ناڕەحەتی وەڕسیدا بووی بە کرژومۆن کردنی دەموچاوت دەری دەبڕی بە گۆڕینی دەربڕینەکانی ڕوخسار دەکرێت هەستەکانت بگۆڕیت بۆ ئەزمونکردنی ئەم دۆخە دەبێت پەیڕەوی ئەمانە بکەیت نیگاری خندەیەک لە ڕوخسارت دابکێشە هەست بەچی دەکەیت لە کاتی زەردەخانە کردندا ئێستا ڕوانینێکی تووڕەی و جارسی لەسەر ڕوخسارت بکێشە لەم بارەیاندا هەست چۆنە نەخۆشخانەیەکی گشتی لە کالیفۆرنیا لێکۆڵینەوەیەکی لەبارەی دەربڕینەکانی ڕوخسارەوە ئەنجامدا ئاکامەکانی لێکۆڵینەوەکە ئاشکرایان کرد دەربڕینەکانی ڕوخسار کاریگەری گەورەیان لەسەر هەستەکانی ئەو کەسانە هەبوو کە لێکۆڵینەوەکەیان لەگەڵ کرا دەستیان کرد بە چارەسەری نەخۆشەکان بە دروستکردن و پەیداکردنی خەندا لەسەر ڕوخساریان دوای تەنها سێ ڕۆژ لە چارەسەری نەخۆشە ئەمۆکەکان بە هاوکاریکردنیان لە خەندە و پێکەنین بۆ هێنانیان شیفا و چاکبوونەوە بۆ ڕێژەیەکی زۆر لە نەخۆشەکان پۆزتیف بوو. با ئێستا تاقیکردنەوەیەکی سادە بکەین دیمەنی خندەیەک و بێزاریەک لە یەک کاتدا لەسەر ڕوخسارت بکێشە ئایا دەتوانانی ئەو کارە بکەیت بە دڵنیاییەوە نەخێر چونکە کارەکە لای نائگاهی تێکەڵ دەبێ و داڵۆسچێت نائگاهیت ناتوانێت دووکاری دژیەک لە هەمان کاتدا ئەنجام بدە پێدەچێ فەرمانێک یاخود بیرێک بە دژەکەی هەڵبۆشێنرێتەوە با تاقیکردنەوەیەکی دیکە ئەنجام بدەین بیر لە شتێک یان کەسێک بکەرەوە کە بووبێتە خۆڵقاندنی هەستێکی سەلبی لە تۆدا هەر ئێستا بیر لە جارێک لە جاران بکەرەوە تێدا نەغرۆی پێکەنین بووبی کە دەکرێت لە تەماشاکردنی فیلمێکی گالتەجاڕی پێکەنین ئامێزەوە یان بیستنی نوکتەیەکەوە بووبێ هەنووکە دیسان بیر لەو کەسە بکەرەوە کە بووە هۆی هێنانی هەستی سەلبی بۆت تێبینی دەکەی هەستەکانت گۆڕا چونکە ئەزمموی پێکەنین تێکەڵ بە ئەزمونە سلبیەکە بوو کە خەندە دەکەی ئاستی هۆرمۆنی ئەدرینالین لە لاشەدا دادەبەزێ و ئاستی ئەندرۆفین بەرز دەبێتەوە و ئەمەی دوایی شۆکاری هەستکردنە بە کامەرانی و پتر و ڕاڕایی کەم پێویستە لە یەکەم جاری داهاتوودا هەرکە کێشە و گرفت ئاستەنجێک هاتەڕێت زەردەخەنەیەک لە ڕوخسارت بە دیار بخەیت پێ دەچێ هەموو جارە کارێکی سانا نەبێ بەڵام لە گشت سات و حاڵەتێکدا ئەم خەندەیە بکە تەنانەت گەر پێویست بوو قەیناکە زەردەخەنەیەکی ڕووکەش لەسەر ڕوخسار دوێنا بکە تاکو ڕادیت بەبێ زۆر لە خۆکردن خەندەی جوان بکەیت سێم نواندنی ناوەچی لە ماوەی کردنی کارێکدا تۆ هەر پێنج سەستەکەت بەکاردێنی ئەو جۆر و شێوازەی پێی دەبینیت و پێی دەچێژیت و بۆنی پێدەکەی و هەستی پێدەکەی واتە هەموو شتێک کار دەکاتە سەر هەستەکانت ئەو ڕێگە و شێوەش کە هەر ئەزمونێکی پێی دەگوزارێنیت پێکاتەیەکی تایبەتی هەیە ئەگەر ئەو پێکاتەیە گۆڕی دەتوانانی ئەزمونونەکە خۆشی بگۆڕی بۆ لێکدانەوە و ڕاوی ئەم بارە پێویستە ئەم هەنگاوانەی خوارەوە هەڵبگری بیر لە یەکێک لەو کەسانە بکەرەوە کە تەنها بە بیر لێکردنەوەیان بێزار و ناڕحەت دەبیت هەستت چۆنە هەنووکە لە زەینی خۆتدا وێنای ڕوخساری بکە وەک ئەوەی دوو گوێی درێژی وەک کەروێشت هەبێت ئێستا هەست چۆنە ئەگەر شێوەی پێکاتی هەر هەڵوێستێکت گۆڕی دەتوانیت هەموو هەڵوێست و ئەزمونونەکە بگۆڕی کاتێک هەز بە بێزاری وەڕزبوون دەکەی ئەوە پێنج هەز دەکات بە پێچەوانەیەک و پێکاتەیەکی دیاریکراو بەکاردێنی خۆگەر هەستت بە کامەرانی کرد ئەوە هەر ئەو هەستانە بەکاردێنی بەڵام بە پێکاتەیەکی تەواو جیاوازتر لەبارەی پێشوو ئێستام تاقیکردنەوەی ئەنجام دەدەین بیر لە هەڵوێستێک بکەرەوە کە لە ڕابردوودا پێدا تێپەڕێویت و بوتە هۆی پێدانی هەستێکی بێزارکار بوت کە بیر لەم هەڵوێستە دەکەیتەوە تێبینی یەکەمیش کە کە بە خەیاڵتدا دێت ئایا بۆ نمونە وێنەیەەکە یان دەنجێک دەبیسیت یاخۆ شتێکە هەستی پێ دەکەیت بۆ نمونە ئەگەر گوتت من خۆم دەبینم کارێک دەکەم بۆ ئەمبیرەکەمیشت کە بە خەیاڵت داهاتوە وێنەیە ئێستا تێبینی دوم شت بکە ئایا دەنگە یان هەست ئەگەر دەڵێ دەنگە بە وردی تێبینی دەنگەکە بکە ئایا دەنجی خۆتە یان دەنجی کەسێکی دیکە بزانە چی بەخۆ دەڵێت پێدەچێت کەسێک بڵێت هەست بە بێزاری دەکەم یان من هەست بە شەکەتی دەکەم بە دیاریکراوی چیت پێ دەڵێ هەنووکە تێبینی بکە کتومت هەست بەچی دەکەی بزانە ئەو هەستە لە کوێدا چڕ دەبێتەوە لەگەدا یان سنگ یان شانەکانت یاخود لە سەرتدا ئێستا ئێمە پێکاتەیەکی کامڵمان هەیە دەری خست چۆن هەستکردنت بە ناڕەحەتی لە ناخ و ناوەدا دەردەکەوێت بە دڵنیاییەوە دەگونجێ پێکاتەکە لە کەسێکەوە بۆ کەسێکی دیکە بگۆڕێ بۆ نمونە دەکرێت دەنگەکە بێت اینجا هەست پاشان وێنە یاخود هەست دێت اینجا وێنە پاشان دەنگ ئێستا دەبێنی تێبینی بکەی وێنەکە لە کوێدا چڕ دەبێتەوە ئایا لە بەردەمت یان لای ڕاست یاخود لای چەپ خەیاڵکە وێنەکە لێ دوور دەکەوێتەوە پاشان زیاتر و زیاتر دوور دەکەوێتەوە تێبینی هەستەکانت بکە هەست بەچی دەکەی دەنگەکە وەربگرە و بیگۆڕە بە دەنجێک کە بڵێت من بەهێزم من بەهێزم لە کۆتاییدا بە قوڵی هەناسە وەربگرە پاشان سرجەم گوشار و سۆزە سلبیەکانت لەگەڵ دانەوەی ئەم هەناسە قوڵەدا دەربکە وێنەکە بگۆڕە و خۆت بە پشوو و ئارامی و کامەرانیەوە بێنە خەیاڵ و بڵێ من بەهێزم هەناسەی قوڵ وەربگرە پاشان وێنەی زاردەخەنەیەک لەسەر ڕوخسارت بکێشە ئێستا هەستە چۆنە کاتێک جوڵەکانی لاشە و دەربڕینەکانی ڕوخسار و وێناکردنە ناوەچەکانت دەگۆڕی ئەو دەمە دەتوانی دەم و دەست هەستەکانیشت بگۆڕی ئەم ڕەچەتە کارایەت پێشکەش دەکەم یارمەتی دەدات لە گۆڕینی هەر سۆزێکی سەلبی و هاات لێ دەکات هەست بە پشوو و کامەرانی بکەیت یەکەم هەستێکی سەلبی بنووسە کە هەنووکە کاریگەری لەسرت هەیە دوو وڵام بۆچی ئەم هەستت هەیە لای خۆت تۆمار بکە سێ ئەو کاغەزا لە توپەت بکە و بۆ دوور فڕی بدە چوار ئێستا هەستێکی ئیجابی تۆمار بکە کە خوازیاری تەدبێت پێنج لەبیری خۆتدا خۆت بە هەستە نوێیەکە وێنا بکە شش پێڵوەکانت لێک بنێ و لە کاتی بیرکردنەوەت لەم هەستە تێبینی یەکەمین شت بکە کە بەبیرت دێت ئایا ئەوە شتێکە دەیبینی یان دەیبیستی یان هەستی پێ دەکەیت پاشان تێبینی دوێمین و سێمین شتکە کە دیان بەبیرت هەفتم وێنەکە بگۆڕە لی نزیک بەرەوە گەورەی بکە ئینجا بسۆرەوە نێویەوە پاشان دەنگەکە بگۆڕە و بیکەرە دەنگێکی بەرزی بەهێست هەشت جوڵەکانی لاشت گۆڕە سرد بڵند بکە لەگەڵ ڕێکردنی شانەکانت و هەناسەدانی تند و بەهێز نۆ پێنجار وتەکە دووپات بکەوە من بەهێزم دا خندەیەک لە ڕوخسارت بنوێنە هەنووکە با دوورتر بڕۆین و تر قۆڵ بینەوە بۆت دەسەڵات بەسەر خوددا تا بتوانین ئاشکرای بکەین چۆن بەسەر ترسەکانماندا زاڵ دەبین چۆن لە هەر ترسێک خۆ ڕزگار بکەین کە بە درێژایی ژیانمان هاوڕێمان بووە پێویستە سەرەتا تێبگەین کە ترسە نەخۆشی ئەلخەوف المەڕەوی کە بە ئینگلیزی فۆبیایە بریتە لە ترسێکی نالۆژیکی لێرەدا بڕوابوونی بەهێزی توشببووەکە بەوەی ئەو ترسە حقیقەتە مانای ئەوە نییە لای هەموو خەڵک حقیقت بێت با پرسیارێک لێ بکەم لەو بڕواایە دایت هەموو کەسێک ترسی لە فڕۆکە هەیە بە دڵنیاییەوە نەخێر ڕاتیە لەبارەی ترس لە جێگا بەرزەکان ترس لە ئاژەڵان و مێروەکان و جێگا داخراوەکان یاخود هەر ترسە نەخۆشێکی دیکە ئایا باوڕت وهایە سەررجەم خەڵکی هەست بەم ترسە دەکەن بە دڵنیاییەوە نەخێر وانە بەڵام ئەو کەسەی ترسە نەخۆشی هەیە بابەتی ترسەکە بەلایەوە حەقیقەتێکی ڕەهایە ئەم بڕواایەشی بەهۆی ئەزمونێکەوە بۆ دروست بووە کە لە ڕابردوودا پێیدا تێپەڕیوە بەم پێەیە تۆ ئەمڕۆ بەزانین و ئەزمونونەکان و تەمەنیشتەوە ئەو کەسەنی کە بەدەست ترسەوە دەناڵێنێت بەڵکو وەک کەسێک لە ڕابردوودا ئەم ترسەت هەیە و بە درێژایی ساڵانی ڕابردووش لێت جیانە بۆتەوە هەنووکە لەو بڕواایەدانیت کاتی ئەوە هاتووە کە لە هەر ترسێک ڕزگار ببین و ژیانمان دوور لە پەیوەندەکان بگوزارێنین هەمیشە بیرت بێت ئەگەر پێکاتەی هەر ترسێکت گۆڕی لەگەڵ گۆڕینی ماناکانیدا دەتوانیت بیگۆڕیت و لی ڕزگار بی ئێستا تۆ و ئەم ئەزمونەی خوارەوە ئایا ئارەزووی تەمەشاکردنی فیلمە ترسناکەکانت هەیە ئەگەر وەڵامەکە بەڵێیە ئایا لە کاتێکی درەنگی دوای نیوە شەو بە تەنها دەتوانیت تەمەشای ئەو جۆرە فیلمانە بکەیت کە نمایشەکە کۆتایی دێ و دەتەوێت بۆن منابسیتە WC ئایا بە دەوری خۆتدا سەر دەسوڕێنیتەوە و بۆ ئەملا ئەو لای خۆت دەڕوانی با لێت بپرسم ئەگەر فیلمێکی ترسناکرد لە نیوەڕۆدا و لەگەڵ هاوڕێکانتدا تەمەشا کرد هەستەکانت لە بارەکەی پێشوو دەچن بە دڵنیاییەوە نەخێر وان نییە کەواتە ئاخۆ تۆ بڵێ هۆکاری ترسەکە بە دیاریکراوی چی بێ دەنگە یان وێنە یاخود هەردووچیان پێکەوە هەردووچیان وانە ئایا ترسەکەت بە هەمان ڕادە دەبێ ئەگەر شاشەی نمایشەکە زۆر لێت دوور بوو نەخێر ئەگەر شاشەکەمان بچوو کردەوە ئایا ئاستی هەستکردنت بە ترس وەک هەمان دۆخەکەی پێشووتر دەبێت کە شاشەکە گەورە بوو نەخێر باگەمەیەکی کەم لەگەڵ دەنگ بکەین ئەگەر بە تەواوی دەنجی فیلمەکەمان بڕی ئایا هەستەکانت وەک خۆی دەمێنێتەوە ئەگەر مۆسیقایەکی تایبەتی وەک ئەوەی لە نمایشە پەهلەوانیەکان نمایشێکی سێرک دەبیسرێ بۆ فیلمەکە سەربار بکەین هەر هەمان هەستت دەبێت ئێستا لە یەکاتدا با گۆڕانکاری لە هەرێکە لە دەنگ و وێنەشدا بکەین مۆسیقایەکی نمایشە پەهلەوانیەکان دادەنین و لە هەمان کاتدا گوێ درێژ وەک گوێی کەروێشک بۆ سەرجەم کەسایەتەکانی فیلمەکە زیاد دەکەین ئەم جارەیان هەستەکانت هەر بە شێوەی پێشوو دەبن ئایا لەو کاتەدا فیلمەکە دەبێتە فیلمێکی ترسناک بە دڵنیاییەوە نەخێر هۆکار چییە هۆیەکە ئەوەیە کە پێکهاتەی ئەزمونونەکە بە تەواوی گۆڕاوە و بەوەش ڕوانینت بەرامبەری گۆڕاوە ئێستا با بە یەکجاری و بۆ هەتا هەتایە خۆ لە ترس ڕزگار بکەین بەڵام لەبیرت بێت ئەمە جێگرەوەیەک نییە بۆ چارەسەری حاڵەتە قورسەکان کە باشترە ڕاوێش بە دکتۆری دەرونی پسپۆر بکرێ هەروە ئەگەر ویست بە تەنها ئەم تاقیکردنەوەی ئەنجام دەی با کەسێک لەگەڵ بێ کە متمانەت پێی هەبێ بەم جۆرە دەست بە تاقیکردنەوەکە دەکەین یەکەم وا خەیاڵ بکە لە هۆڵێکی نمایشی سینەمای دەوروبەرت خەڵکێکی زۆری لێە هەست بە دڵنیایی دەکەیت چونکە دوو لە کەسە خۆشەویستەکانت لە تەنیشتەوە دانیشتون وەک دایک و باوک یان هاوڕەکان تو هەتا دوای دوم وا دابنێ شاشەیەکی گەورەی نمایشکردن لە بەردەمت هەیە و فیلمێک لەسەر ئەو ترسە نەخۆشەی تۆش هاتۆتە نمایشکردن لە یادت بێت تۆ تەنها بۆ تەمەشاکردنی فیلمەکە لەوێن دەریت و بەشێک نیت لە ڕووداوەکانی فیلمەکە و لە تەنیشتەوە کەسێک یان چەند کەسانێک هەن خۆشەویستیان بۆت نادیارە سێ مشتەکانت تون بکە وەک ئەوەی مشتە کۆڵەوانەکان دەیکەن چونکە ئەم کارە ئاگایی دێنێت و یادت دەخاتەوە کە تۆ بەشێک نیت لە ڕووداوەکانی فیلمەکە و تەنها لە نێو تەماشاچیان دایت و دەتوانیت دەست بەسەر لێدان و نمایشی فیلمەکەدا بگری فیلمەکە بەو دیمەنە دەست پێ بکە کە وێنەی دواهمین جاری خۆتی تێدایە کە هەستکردنت بە ترسە نەخۆشی و ترس لە بارودۆخی دەوروبەر دەرکەوتووە بە ڕووداوەکان دەست پێ بکە و باشریتی ڕووداوەکان هەمووی لە پێش چاودا تێپەڕێت تا کۆتایی فیلمەکە چوارم کاتێک دەگەیتە کۆتایی فیلمەکە شریتەکە بوەستێنە پێنجەم ئێستا خەیاڵی خۆت بکە ڕوە و شاشەی نمایشەکە دەڕۆی تا بچیتە نێو دیمەنی کۆتایی فیلمەکەەوە پاشان بە پێچەوانەوە بە خێراییەکی زۆر هەروەک نمایشی فیلمە قۆشمە و کۆمیدیە کۆنەکان وەک فیلمەکانی شارلی شاپرن پێنج جار لە کۆتاییەوە بۆ سەرەتا لیف دەرەوە شەشەم جارێکی تر بە پێچەوانەوە فیلمەکە نمایش بکەرەوە لەگەڵ بۆ زیادکردنی گوێی کەروێشت بۆ گشت کەسێتیەکانی فیلمەکە و سەربارکردنی مۆسیقایەکی نمایشەکانی سێرک حفتەم بە قوڵی سێجار هەناسەوەەر بگرە دوایی سێجار دووپاتی بکەرەوە من لە ترس ڕزگار بووم من بەهێزم سەر و شانەکانت بجولێنە و پاشان هەست و نەستت وەسەف بکە هەشتم بۆ دڵنیایت لە سەرکەوتوی ئەم تاقیکردنەوەیە خەیاڵی خۆت لە داهاتوودا بکە لە هەڵوێستێکدایت کە ترسێکت لە ڕابردوو هەیە و تێبینی هەستەکان بکە لەو کاتەدا ئەگەر ئەم هەستانە ئاسایی و ئیجابی بوون ئەوە لە ترس ئازاد بووی خۆگەر هەستەکانت بە سەلبی مابوونەوە سەر لە نوێ تاقیکردنەوەکە دووبارە بکەرەوە نوێم خەیاڵت بکە ئێستا تۆ بەهێستریت و متمانە و سەردەستیت زیاترە ئەم وێنەیە گەورە بکە و ڕووناچ بکەرەوە وێنەکە لە خۆت نزیک بکەرەوە و هەموو ئەو ڕنگانەی بۆ زیاد بکە کە پێت خۆشترن بچۆ نێوێنەکە و بە هەستەکانیەوە بژی و هەستەکانت وەرگرە و مەودای ئەو هێزە تێبینی بکە کە بوویتە تا خاوەنی دێم لە وێنەکە بچۆ دەرەوە سێ جار بە قوڵی هەناسەوەرگرە و لە هەر جارێکدا خەیاڵی وێنەکەت بکە لە بەردەمت پاشان ساتێک بوەستە و سوپاسی خی گەورە بکە کە ڕێی ئازادبوونی بۆ ڕۆشن کردیەوە هەر لە ئەمڕۆوە پێویستە دەست بە جڵەوی کارەکانتەوە بگریت و خۆت لە نێو ئەڵلقەیەکی بەتاڵدا حەپز نەکەیت هەر بۆ شایەکی ژیانت هەیە پڕی بکەرەوە دەست بە ئارەزوو هیوایەکی نوێ بکە وەک وێنە کێشانیان وەرزشیان هەتا دوایی ئەگەر ویست لەگەڵ کەسێکدا لەبارەی گرفتێکەوە بدوێی ئەو کەسە بۆ یارمەتیدانت هەڵبژێرە کە زانست و ئەزمموی هەیە هەرگیز هەڵبژاردت لەو کەسانە نەبێت کە ئاستەنگ و کێشەکان زیاتر و زیاتر ئالۆز دەکەن لە بەندکردنی خۆت لە نێو ڕابردوودا بەردەوام مەبە چونکە ئەگەر لە ڕابردوودا ژیایت ئەوە هەر ئەو ڕابردووە دەبێت تا ئێستا و داهاتووشت لە هەر هەفتەیەکدا بەلایەنی کەمەوە جارێک خۆت خەڵات بکە بۆ نمونە تەمەشای فیلمێکی کۆمیدی بکە یا کتێبێکی خۆش بخوێنەرەوە یان داوەتێکی خۆت بکە بۆ چێشخانەیەک پێویستە جارجارە چێش لە مۆڵەتەکان وەربگری لە جێگا هێمنەکاندا تاکو لە دوای ناڕەحەتی و شەکەتی کاری بەردەوام هەز بە پشو و حەوانەوە بکەیت یاخود بە سادەترین ڕێزگرتن پیاسەیەک بکە و لە دیمەنە جوانەکانی سروشت چێژ وەرگرە زۆر پێ بکەنە ژیان زۆر کورترە لەوەی بە هەدەری بدەیت جەخت بکەرەوە لەو شتانەی خۆشت دەوێن چونکە مانای ژیان هەر ئەو مانایەیە کە تۆ بۆ خۆتی دادەنێی ژیانت ڕاستەوە و قەشەنگ و جوان بکە چونکە هەر ڕۆژێک بریتە لە سەتایەکی نوێ هەر ساتێک بەخششێکی پەروەردگارە هەروەک خی گەورە دەفەرمێ إن الله لذو فضل على العالمين ولكن أكثر الناس لا يشكرون هەمیشەش یادت بێت هەموو ساتێک وەها بژی کۆتا ساتە وەختی ژیانتە بە باوڕەوە بژی بە ئومێدەوە بژی بە خۆشەویستیەوە بژی